قال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان سلام و رحمتي خوابر جيب سرتانا آما دبواني جمعي مبارك لخوام داوايا هەموو لایەک موفق و عاقیبەت خێر بین. بەڕێزان لە زنجیرە باسەکانی چاکسازی لە خۆمانەوە دەست پێ بکەین، بابەتی ئەمڕۆمان بابەتی فەرمان بە چاکە و ڕێگریکردنە لە خراپە. ئەگەر وامان نەکرد هەموومان زەرەرەکەین. لە ژێر ناونیشانی، کەشتییەکە کون تێمەکەن، با هەموومان نەخنکێین، لە خزمەتانا ئەبم لە کاتی دیاریکراوە. پیاوێکی بەڕێز لەم هەورامان و شارەزوورە لە سەدەی بیستەما شیعرێکی وتووە من بۆ خۆم بە کەرامەت و بە خەواریقی تێ ئەگەم ئەم پیاوە خوا چۆن ئیلهامی داوە لە ساڵی هەزار و نۆ سەد و سی و پێنج شەست و پێنج حەفتا هەشتا ساڵ لەمەو پێش مامۆسا مەلا حەسەنی قازی کوڕی مامۆسای گەورەی بیارە مەلاق عەبدولقادری گەورە کە کچەزای شێخ عومەری ضیاء الدین ئەم پیاوە ئەم شیعرەی وتووە بەس بۆتانە خوێنوەوە دوایی ئەچمە سەر بابەتی وتارەکە عەسری نووری پێدەڵێن ئەم دەورە مەنحوسە کەچی هەر لە دەوری پیسی هۆلاکۆ و جەنگیزخانەکە ناوی دین کوژایەوە لادینیان هێنایە جێی هەرچی ئەبینی خەریکە پەیڕەوی شەیتانەکە ئەو کەسەی هەندێ ئەیان وت مشفقە بۆ قەومی خۆی ئێستا ئەبینم ماڵی قەومەکەی خۆی وێرانەکە معزەرەتم هەیە کەر لەگەڵ ئەسپی کە حێلە دێتە مەدانی مەساف بزنەکێوی وا لەگەڵ شێر ئارەزووی زۆرانەکە کوندەبوو ئەوسا کە جێگەی قوش بن و وێرانە بوو سەیری کەن ئێستا لەگەڵ قوش جریوە و جەولانەکە قەل لە جێی باس ئەبینم بۆتە سەردار و ڕئیس گورگی هار ئەمڕۆ لە جێگەی شوان سەرپەرشتی ڕانەکە مامڕێوی بوو بە دەفتەرداری گۆشت و دووگی چەور مشکی برسی واسەپانی ڕسقی سەر خەرمانەکە گوربە خۆی گۆڕیوە داوای جێگەی شێرانەکا پیاوەتی نایا بە شاهۆ ڕۆژی سپڵە و هەرزەیە هەر کەسێ پیاو بێ بەڕاستی خۆی لە خەڵق پەنهانەکە هەزار ڕەحمەت لە گۆڕی بێ شعرەکە وازانم شەرحی ناوێ کوردیە بەڕێزان قورآانی پیرۆز چەندین جار ئەوەی دووپات کردووەتەوە کە خراپە تەنها زیان بە خراپەکار ناگەیەنێ لە هەر مەملەکەتێ لە هەر شارێک لە ناو هەر تیرە و گەل و نەتەوەیەکە خەڵکانێک تاوانیان کرد جەریمە و جینایەتیان کرد خراپەیان کرد خراپە بەچی ئەوترێ ئێمەی مسلمان ئەڵین ئەوەی شەرع پێی بڵێ خراپە ئەوە خراپە شەرعیش هەرچی زیانی مرۆڤایەتی تیابێ پێی وتوە خراپە یەک کەسم بۆ بێنن لەم دنیا لەم سەری دنیا تا ئەو سەری دنیا بە درۆ بڵێ باش بە فیتنەی بڵێ باش بە بێوەعدی و فێڵ پێجلێدان بڵێ باش یەک کەسم بۆ بێنن لەم سەری دنیا تا ئەو سەری دنیا هەر دینێکی هەیە هەر زمانێکی هەیە هەر گەل و نەتەوەیەکە بە ڕاستگۆیی بڵێ خراپ بە پیاوەتی و هاوکاریکردن بڵێ خراپ نییە بۆیە قورآانی پیرۆز زۆر جەختی لەسەر ئەمە کردووەتەوە خوای گەورە ئەفەرمێ ئەبێ لە ناو کۆمەڵگادا لە ناو جەماوەرە خەڵکانێک هەبن پاسەوان و چاودێر بن فەرمان بە چاکە بکەن بەرگری لە خراپە بکەن ئەگەر دەستەیەک پێی هەڵسا ئەو فەرزی عینە لەسەر باقی دەکەوێ بەڵام ئەگەر نەیان کرد هەموو گوناحبار دەبن کە هەمووش گوناهبار بوون کە خوا سزای نارد تەنیا ناگەڕێ وەک زەردەستی ڕا بدا بە تاوانبارەکەوە و واز لەوانی کە بێنێ هەمووی دەگرێتەوە هەمووان دەگرێتەوە بۆیە بێ زۆر وریای ئەمە بین ئەبێت خەڵکانێک هەبن بە حەق بڵێن حەق و بە ناحەق بڵێن ناحەق بژی بژی درۆینە بەسە. بڕوخێ بڕۆخۆی کوێرانە بەسیەتی یەکێ لە دەردە کوشندەکانی کۆمەڵگای مرۆڤایەتی بە گشتی کۆمەڵگای ئێمەش بە تایبەتی لە درێژایی مێژوودا بریتی بووە لەوەی بەرژەوەندی گشتی کراوە بە قوربانی بەرژەوەندی تاک یا لایەنێک یا دەستەیەک یا وەکو حیزبێک گەورەترین هۆکاری تیاچوونی گەلان لە مێژووە بریتیە لە ستەم زڵم یەک حەقیقەتەیە حەزەکەم عەرسانی بکەم خواجە لە جەلال و لەسەر کافر بوون لەسەر مشریک بوون گەلانی لە ناو نەبردووە گەل زیاتر لەسەر مەسائلی زوڵم لە درێژایی سیرەتی پێغەمبەرانە ئەو گەلانەی کەوا لە ناو براون لەسەر ستەمیان زوڵمیان کردووە لە یەکتری لە خەڵکی تر بۆیە خی گەورە و پەروەردگار ئەو کاتە ئیتر کە گەیشتووەتە شوێنی خۆی قبوڵی نەکردووە و لێی سەندوونەتەوە.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 بەکاری بێنی پێڵێن فەساد و گەندەڵی فەساد جۆرێکی بریتە لە بەدڕەوشتی فەساد جۆرێکی بریتە لە خراپ مامەڵەکردن ئەمانە هەموو فەسادن ئەگەر خەڵکانێ بوون بەرگریان کرد لە فەساد و گەندەڵی لە وڵاتا لەناو ئەو گەلانە ئەگەر بووبن ممن ئەنجەینا ئەوانەی نەجاتمان دان ڕزگارمان کردن لەبەرەوەی کە نەیانە کرد لە خراپە و ئەمریانە کرد بە چاکە کەمیش بوون ئللا قەلیلەن کەم بوون زۆر کەم بوون واتبع الذين ظلموا ئەوانەش کە واستەم کار بوون یاسایان پێشکەش پێشێلە کرد ئەوانە شوێنی چی کەوتن ما ئوتریف و فیهی شوێنی تەرەف بوو خۆش ڕابواردن و گاڵتەکردن بە بەرنامە و بە پیاوی عاقڵ و خەمخۆر و دڵسۆز سەریان کردە ئەوە تاتیا چوون وەکان و مجرمین مجرم بوون تاوانبار بوون بۆیە خوای گەورە لەناوی بردن وما کان ربک لیهلک القری خوا شار و دێهاتەکان لەناو نابا بظلم خوا ستەم لە کەس ناکا لەناویان نابا وأهلها مصلحون ئەگەر خەڵکەکەی چاکخواز بن چاکساز بن مصلح بن بەڕێزان مصلح لە صالح جیایە زانن ساڵح کەسێکە بۆ خۆی پیاوێکی بێوەی و بێمزەڕەتە ئەڵێن ئەم پیاوە ساڵحە بەس موسڵیح ئەوەیە خۆی وایە و خەڵکی ژوا لێ ئەکا موسڵیح بە کەسێ ئەڵێن خۆی چاکە خۆی ستەم ناکا خۆی ئازاری کەس نادا بەڵام خەڵکیش چاکسازی ئەکا و چەکوشکاریان ئەکا و ئەیان هێنێتە ریزی پیاوانێک کە قبوڵ بن لای خوا هەر کاتێ خەڵک ئاوا بن خوای گەورە و پەروەردگار لە ناویان نابا ژێراو ژووریان ناکا ئەی ئەگەر وا نەبن خوا لە ناویان نەبا ئەی ئەگەر بەو جۆرە نەکەن خوا لە ناویان نەبا وەسئەلهم ئاەتی دووهم تەقلەیان لێداوە ماسیەکان حوتەکان بەڵام لە غەیری شەمە ماسیەکان خۆیان نەشاردۆ پێیان بڵێ بزانە شتی وازانن چونکە پێغەمەر نەبێ ئەوە نازانێ پێغەمەری خوا پرسیاری لێکردن دەی دەم و باس اینجا ئەم ئەهلی قەریەیە ئەمانە حەکایەتێکیان هەیە لە قورئانا تۆمار کراوە بۆ ئەوەی گەلان دوایی دەرسی لێ وەرگرن خەڵکێ بوون لە شوێنێکا لە قەراخ بەحرێکا ئەژیان حەیاتیان لەسەر کەشتی و بەلەم و ڕاوە ماسی بوو پێغەمەرەکەی سەل الله عليه وسلم زۆر نەسیحەتی کردن وتیان ئەی پێغەمەرەکە ئێمە حەزەکەین خوایەک امتحانمان بکە بزانین ناجحە بین پێغەمبەرەکە فەرموی بابە تەڵب لە خوا مەگرن داوای ئیمتیحان مەکەن داوای عافیەت بکەن بڵێن خوایە بێوەیمان کەی ناوتیان عەرز دەکەین خوا تاقیمان بکاتەوە خوا بە جنسی خۆیان تاقی کردنەوە فەرمی دەی پێیان بڵێ من ڕۆژی شەممە ڕاوەماسیان لێ مەمنوعەکەم بەس شەممان ڕاوەماسی نەکەن ئیتر چیەکەن بیکەن وتیان جاوە چیە هەر نایکەین هەر ڕاوەماسی ناکەین بۆیە ئێستەیش قەدەرن ئەمە هاتووە ئیستا ئایسا هاتە سەر زمانم ئێستا ڕاوەماسی مەمنوعە بە ڕێزان لە یەکی چوارەوە هەتا پانزەی شەش ڕاوەماسی مەمنوعە بەڕێزان ڕاوەماسی مەکەن ماسی مەخۆن هینی بەحر مەخۆن خۆت لە ماڵ و حەوزت دەیە لەو دەشتە هەتا ئەمە جیایە بەڵام ڕاوە ماسی مەکەن ماسیشیان هێنا لێیان مەکڕن ڕاوچیەکان ماسی فرۆشەکان لێیان مەکڕن خەڵکینە مەسلحەتی هەموومانی تایە با ئەم دوو مانگە ماسی نەخۆین دوایی حەزەکەی ڕۆژی دوو جار بیخۆ بۆی ئەو گەرا و ئەو سەروەتە کۆمەڵایەتیەمان لە دەست دەرنەچێ ئەوە وەکو قەوسێک لەو بەینا با لە بیرم نەچێ وتیان جا هەر ڕاوە ماسی ناکەین شەمە ئەه بڕیاریان دا ڕاوە ماسی نەکەن خوای گەورە ئاخر خەڵکانێ هەن کۆیلەکانیان ئیش ناکا بەس تۆی مسلمان شکر کۆیلەکە و ئیشەکە خەڵکێ هەیە گاڵتەی لێ ئێمە نوێژە بارانەیەکەین ڕۆشنبیر پرۆفیسۆر خاوەن شەهادە و دکتۆرا لە کەناڵی فەزاییە ئەڵێ کورە وەرە وەرە بمکوژە ئەڵێم چییە لە ماڵی خۆمان و جاوێ دەمەوە ئەڵێ خەڵکی هەیە باران نابارێ ئەڵێ وەرن بابچی لەو دەشتە نوێژە بارانە بکەین ئێ یەکێکی تریان ئەڵێ کورە وەرە عەقڵی ئەمانە چەند دواکەوتوون ئەڵێ کە بیناتان بینی چوو بە عاسمان ئاوە نیشانەی ئاخر زەمانە ئەڵێ ئەمە لە مەکتەبە ئەخوێنرێ دە وەڵاهی وەڵاهی ڕاستەوە نیشانەی ئاخر زەمانە بەس ئەو پیاوە حاڵی نەبووە یا خراپ حاڵیان کردووە پێغەمەرە فەرمێ ئەگەر خەڵکی خەڵکی ناکەس بەچە و بینی خەڵکێک بینی کە نەیزانی بوو تێریسکی خۆی نان بخوا ئازا لە خۆی گۆڕا نەک یەک قات سەوقاتی کردەوە بردی عاسمان و داهاتی خەڵکی داپڵۆسی و بردی ئەوە نیشانەی ئاخر زەمانە پێغەمبەری خوا واڵی لە حەدیسەکا وترى الحفاة العراة رعاء الشاء يتطاولون في البنيان خراپ ترجمەیان کردو بۆ ئەو بەڕێزانە ئەڵێ پێپەتی و خەڵکی نەدار و خەڵکی ناکەس بەچە کە زوو لە خۆی ئەگۆڕێ ئەوانە ئەبینی هەر ئەیبەنە ئاسمان بەرز یەکەنۆ ئەوە شوقەکانی فڵانە ئەوە شوقەکانی فڵانە شەو تا بەیانی دیعایەی بۆ کەن ئەوە نیشانەی ئاخر زەمانە صدق رسول اللە و کذبتم پێغەمبەر ڕاستی کرد ئێوە درۆ کەن خوای گەورە ئەمری کرد ماسی نابێ ڕۆژی شەمە بێنە دەرەوە یە ماسی ئەمری خوایە جێ بەجێ یەکە یەک ماسی ڕۆژی شەمە نەهاتە دەرەوە هەر ماسیەکی گەورەی ترتان بۆ باسکەم یونس پێغەمەر فڕێندایە ناو دەریاکە ناو بەحرەکە یەک حوت هات قوتیە سێ شەو سێ ڕۆژ لە سکی ماسیەکە بوو خوا فەرمی نابێ عازیەتی بێ وەکو ئاگرەکە ئیبراهیم نابێ ئیبراهیم سووتێنێ حوتەکە نابێ ئەم یونسە عازیەتی ببێ دوای سێ ڕۆژەکە تەوبەی کرد لە سکی ماسیەکە کەوتە ڕێ هەر بە پۆشتەی لە سپی ماسێ کا بۆ نەبێ ڕووت بووبێ دوایی کێ نەڵێ لە کوێ جلوبەرگی لە کوێ هات مەبەسمەوەیە ئەم ئەم کەونە مسلمانە خاوەنێکی هەیە کۆنتترۆڵەکەی لای ئەڵایە ئەڵێ ماسی دەرنەچی ماسی دەرنەچوو وەڵا ڕۆژی شەممە ماسی یەت هەڵبەز و دابەسەکەن فێڵ لە کێ لە خوا پێت لێدان لە کێ لە خوا گەندەڵی بەرامبەر کێ بەرامبەر بەخوا یا خەنەقێک گەڵەکە نین کە ئاوەکە لە مەدوو جەزرا شڵقەیە ماسەکان یەنە ئەم دیوە ئیتر دوایی ناتوان بچنە ئەو دیوە دوایی یەک شەمە و دوو شەمە ڕۆی کۆیەکەن خوا فەرموێتی شەمە مەیکەن لەوانەیە سەرتان سڕ بمێنێ ئەم خەڵکە وای کردو بەو قورآانە ئیسا لە هەڵەبجاشتی واکرێ بە حیاتی و جوولەکان عقلای پێی ناشکێ لە ئەهلی مزگەوت و نوێشخێن فەنی واکرێ فێڵی واکرێ جینایەتی واکرێ هەر زۆر مسیبەت هەر زۆر خەتەرە هەر زۆر خەتەرە لەبەرەوە ودیابین باشە خی گەورە پەروەردگار فەرمی ئاوا ئیمتحانم کردن وەڵا خوا واتان لێک ئێ ئەیانو دە باشە ئەگەر ئەزانن خوار ناومان نەبا بۆ نەسیحەتمانەکەن هەندێک لە مفەسیرین وا تەفسیریان کردووە هەندێک لە مفەسیرین ئەڵێن نا دەستەیە ئەمریان بە خراپەکانە کرد خراپە مەکەن کۆمەڵێکی تر بێەوەی بێم زەڕەت هەن دەستیان گرتۆ بە کڵاوە شڕەکەی خۆیان و بانەی بە ئام بێەوەیانە با بەوازیان لێ بێن لێوەقتان چیە بە سەرۆ کەس ناچێتە قەبری کەس کە لە هەموو زەمانێکا ئەمە زۆرە زۆربەی میلەت ئا لەمانەیە وەختێ کەسێک لەبەر خوا نەسیحەت ئەکا ڕێگای خەیر پیشانی خەڵکە با بە مامۆستا بۆ داناکەی بە دەردی خۆتۆ تووشی شتێکە بی یا یانزە کوڕی ئەگەر لە قومار و لە فلانە شوێن پیا بچێ بەس لە مزگەوت بەردی گەرم ژێرپێی کوڕەکەی نەگرێ دانیشە ڕۆڵە دنیا بە تۆ چاک نابێ ئاوە لم تعظون قوما اللە مهلکهم بۆ نەسیحەتی خەڵکانی ئەکەن خوا لەناویان نەبا سەیرکەن وەڵامی وەڵامی خواناس ئەو کەسەی فەرمان بە چاکە ئەکا قالوا معذرة إلى ربكم بۆ ئەوەی لای خوا بیانوێکمان بەدەستەوە بێ بڵین خوایە گیان خۆت ئاگاداری پێمان وتن معذرە الی ربیکم بەڕێزەکانم شەرت نییە ئەو کەسەی نەسیحەتەکەی لە گوێ بکە بەس بیکە لە قیامەتا ئەگەر خوا فەرمی بۆ نەسیحەتی نەکرد لەڵی خوایە کردم لە گوێی نەکردم کەواتە نابێ بە شەرتی چەقۆ ئێمە نەسیحەت بکەین ئێمە دین فێری خەڵکی بکەین وەریان گرت بیکەین وەریان نەگر نەیکەین نائەبێ بیکەین بە ئوسوڵی دین، بالحکمە والموعظە الحسنە، جا وەریان گر ماڵیان ئاوا بێ وەریان نەگر دوو جار ماڵیان ئاوا بێ، موهیم ئەوەیە ئێمە بەرائەی زیمەی خۆمانمان کردووە. معذرە الی ربکم، ئەمە هۆی یەکەم. ئەی دووهەم، ولعلهم یرجعون، بەڵکو بە قسەمان بکەن و بگەڕێنەوە واز بێنن، لەبەر ئەم دوو سەبە نەسیحەتیان ئەکەین، لەبەر ئەم دوو سەبەبە. فلما نسوا ما ذکروا به، بەڵێ گوێیان نەدا نەسیحەتەکە وازیان هێنا لە ئامۆژگارییەکە ئەنجەینە الذین ینهون عن السوء ئەوانەی بەرگریان لە خراپەیە کرد ئەیان و مەکەن ئەوانەمان ڕزگار کرد واخەزنە الذین ظلموا بعذاب بئیس ئەوانەی ستەمکار بوون یاسایان پێشێل کرد سنووریان بەزان ئەوانەمان گرت بە عذابێکی سەخت سورەتی وەشەمس ئەو سازان سورەتی وەشەمس بۆچی دایان نابوو دەمی گورگیان پێ بەست کابرا بزن و مانگای ناتایە تۆی بڕۆ عدەمی گورگم بۆ بەسن وە شەمسی وە ضحایە نەخوێن خی گەورە ژیرادەی وابوو زۆرێکی نەجاتەیە من گاڵتە ناکەم بەڵام ئەڵێم ئەبێ ئێمە ئاگامان لێبێ ئەم قورآانە بۆ ناتۆ دەمی گورگ و بزنی پێ بەسی گورگ و بەراز ئەم قورئانە هاتووە خەڵکی پێ عاقڵ بێ خەڵکی پێ ساڵح بێ و ئەم قورئانە هاتووە پاسی مەڕەکانی بکا نەیەڵێ مەڕەکانی گوم بێ دوایین گورگیش بەشی خۆی هەیە و ڕسقی خۆی هەیە خوا ڕازیقێدە و خوا خالقی ئەویشە لە ئاخیری سورەتی وەشەمس ئافەرمێ کەزەبەت سەمود و قەومی سەمود پێغەمبەرەکەیان بە درۆ خستەوە بۆ؟ چونکە طاغی بوون، باغی بوون، یاخی بوون. اذ انبعث اشقاها پیاوە نەگبەتەکەیان نارد، یەک نەگبەتیان تیا بوو، ناردیان بۆ ئەوەی حوشترەکە بکوژێ، کە حوشتری چی؟ ئەمانیش وەک ئەوان وتیان بە ساڵح پێغەمبەر، ساڵح یەک ئیمتیحانمان بکە، بڵێ بەخوا لەو گابەردە، بەردێکی گەورە پێی ئەڵێن گابەرد، تل، با لەو تلە حوشترێکمان بۆ دەربێنێ، باوەڕ پێ بکەین. جارێک گوێم لە فەیلەسوفێک بوو ئەی وەڵا من سەرم سڕمێنێ ئەڵێن قەومی لوت نێربازیان کردووە خی گەورە شارەکەی بەس کردووەتە و ئاوای لێ کردووە ئێ باشە مناڵی بچکۆ لە چی بکە یعنی ئەم پیاوە زۆر مهمە لەخوا مهمترە نەعوذ بالله لەخوا دڵسۆسترە بۆ خەڵکی بۆ مناڵ بۆ ژن بۆ پیاوی بێگونا ئەڵێ باشە خوا تاوانی ئەم خەڵکە چیە لەوێ ئەمانەوە ئەکەن پێغەمەری خواسە لە ڵاوسلم ئەم پرسیاریان لێ کردووە وتویانە، ئای پێغەمبەری خوا، انهلک وفینا الصالحون، ئایا ئێمە تێئەچین خەڵکی ساڵحش لە ناومان هەیە؟ فەرمی، بەڵێ، هەمووی بەیەکەوە لە ناو ئەچێ، مادەم ئەمر بە مەعروف و نەهی لە مونکەر نەکەن، ثم یبعثون علی نیاتهم، دوایی هەر کەسێ بە نیەتی خۆی زینووە بێتەوە، نەک هەمووی بەیەکەوە بچێ بۆ جەهەنم، ئەوەی موجریمە و ئەوەی بێ دین و موشریک و زاڵمە ئەوە خوا تۆڵەی لێ سێنێ، ئەوەیش کەوا موسڵمان بووە بەڵام حەول و قوەتی نەبووە خوا بە نیەتەکەی خۆی جەزای ئەداتەوە لەبەرئەوە ئاگامان لەوەش بێ ئەخیری باسەکەم کە بریتییە لە کەشتیەکە کون تێ مەکەن با هەموومان غەرق نەبین حەدیثێکی پێغەمەری خوایە نەعمانی کوڕی بەشیر بۆمانە گێڕێتەوە ئیمان بخاری ڕیواەتێکا فەرمێ پێغەمەری خوا فەرمی مثل القائم في حدود الله والواقع فيها كمثل قوم استهموا على سفينة نمونەی خەڵک ئەوانەی سنوورەکانی خوا ئەبەزێنن و ئەوانەش دیفاع لە دینی خوا ئەکەن وەکو خەڵکانێ وان. قورعەیان کرد بۆ کەشتیەک قورعەیان کرد بۆ کەشتیەک کەشتەکە دوو تەبقە بوو تەبقەی خوار و تەبقەی سەرۆ لە قورعەکە چەند کەسێکیان یعنی تیپێکیان وەکو چۆنەڵی تیپی یاری فلان بالا فوتبۆڵ ئەوا تێنس ئەبن بە توو تیپ تیپێکیان کە شێروخەتیان بۆ کرد قاتی خوارەیان بۆ دەرچوو تیپێکیشان قاتی سەرویان بۆ دەرچوو ئەوە لە یەک کەشتیان لە ناو یەک بەحران بەڵام کەشتی عادەتی وایە من سواری کەشتی نەبووم بەڵام هەر بە عقل وایە قورآانی جووا فەرمی حەدیث جووا فەرمێ ئەوانەش بینیوانەوە ئەوانەی لە قاتی خوارەوەن ئەبێ سەرکەون بە پەیژەکە بێن لە سەرەوە لە تەبەقەی سەرۆ لەوێوە دۆڵچە دابەنە ناو بەحرەکە ئاو دەربێنن بۆی دەست و پلیانی پێ بشۆرن و خۆیانی پێ بشۆرن ئەڵێ ئەمانەی خوارەوتیان بابە ئەم زەحمەتە بۆ خۆ ئێمە نزیکترین لە ئاوەکە لەوان ئەی بۆ لای خۆمانە کونێکی تێ نەکەین بۆ عەزێتی ئەوانە بین سەیرکە ئەم تەسەورە ئەمە نیەتێکی باشە وا نییە نیەتەکە باشە بۆ عەزێتی خەڵکی بین بۆ ئەم ڕێگایە ببرین ئەی بۆ لێرەوە کونێکی تێ نەکەین ئاوەکە لێرەوە بێنین و اینجا دوای سەرقافەکەی بێن و پێغەمەری خوا فەرمی ئەگەر ئەوانەی سەرۆ دەستیان بگرن ئەوانەی خوارۆ نەجاتیان نەبێ ئەوانەی سەرۆ نجاتیان نەبێ ئەگەر دەستیان نەگرن ئەوانەی خوارۆ تیاچن ئەمانەی سەروشتیاچن ئەمە فەرموودەی ڕسول وڵایە سەل ڵاوی سەلم جا ئێستا ئێمە لەم کوردستانەیە هەمومان وای ناو یەک کەشتە دوو تەبقەیە بازێک وال نەسەرۆ بازێک ژوان نەخوارۆ بازێک دەسەڵاتدارن بازێ بێ دەسەڵاتن بازێ بخۆر بەگن بازێکش سیرکەر بەگن سیرەکەن بەعزێکی نێو خەڵکە ئەڵێ فڵانە مەسم سیارەکەی زۆر عجیبە فڵانە حیمایە یەک مۆبایلی پێ زۆر عجیبە ئەمە سیرکەربەگی پێوتری ئەزانن ئاه داوەتەکەی ماڵاوە بێ ئەوەنە دەفتەری تێچووە تو کورە تۆ نیوە ڕۆنان و پیاز نێبی خۆی تۆ چیتە بە داوەتی کابراوە ئەوەنەی تێچووە ئەمە نەگبەتیە ئێمەی گرتو ئەمە جا ئێستا ئێمەوامان لێ قۆماوە ئێستا بازێکیانیانەوە سەفینەکە کون تێکەن ئێمەش بێدەنگین خەڵکی نە من تا هەتا وازم لە حیزبایەتی نەیە نابوو زۆر شتن محاڵی نەبوو ئەمە خیانەت نییە یکەم ئەمە ئەدای ئەمر بە معروف و نەی لە منکەرە والله وبالله وتاللهی هەرچی لە ناو هەر حیزبێک هەیە هەر حیزبێک لەم کورەی ئەرزا هەر کەسی ئەندامێتی حاڵی نابێت لە هەندی حقیقت هەتا دوور نەکەوێتەوە ناتوانی ناتوانی قەنەعەت بکەی کەوا نییە بەدەستی خۆت نییە ئێوە زان لە کەیوە شەڕی براکوژیە لەم کوردستانە لە شەست و چوارەوە هەر ڕۆڵەی ئەم ئاوایەکەی و ئەو ئاوایەکەی و ئەم دێکەیە و ئەو دێکەیە ئەسووتێنرێ و ئەکوشرێ ئاو چاوگی باوکەچەکە سێ جار سووتێنراوە سێ جار سووتێنراوە لە دایریقا هەرچی ماڵ هەیە ئێستا ئەگەر ئەگەر خوا نەخواسە خۆی مشۆ ئاگاتان لێبوو تەلەفزیۆن چی بوو چی وت ئەگەر ئەگەر فو بکەن بە بووقیەکە بە شەیپورەکە حزبی فلانی و حزبی فیساری و حزبی فلانی ئەگەر فوی پێ بکە ئێوە قەنەعەتان هەیە ینی ئەم خەڵکە ئێمەەوە نە ژیر بووە ئەوە نەعاقڵ ئەڵێ وەڵا شەر بۆ خوایش ناکەم نەعوذ بالله خۆزگان میلەتە ئێمە وا بواە وەڵایی شەڕ بۆ خوایش ناکەم ئەوە نیە پێڵێن جیهاد وەڵا وشە ناکەم هەر ڕاستەقینەکەیش ناکەم خۆزگە میلەت وابوایە بەڵام قەسەم بەخوا کە فوو کرا بە شەیپورەکە ئەوەش کەوا سەری لە گوێ گۆڕە لەرزێ قنجە بێتەوە بە قوربانی ڕئیسە بم بە قوربانی هەنیسە بم بە قوربانی وەزیرە بم بۆ خۆی ئاگرەکە گەرمە بێ دوایی 20 ساڵ سی ساڵە ڕۆیت دوایی بە ڕێزەکان یەنە سەر تەلەڤزیۆن ئەڵێن وڵایە مەستاوانێکمان لێ لەم شەڕە خەڵک دروستی کردووە وا بوو یا وا نەبوو وا بوو هەموو جارێکیش هەر وا بێ لەبەرەوە من بە ئێوەی بەڕێز دەڵێم بە ئێوەی محتەرەم و ئەهلی مزگەوت ئەڵێم با ئاگامان لە خۆمان بێ زوو مەتەڵێ هەبوو مەتەڵ مناڵ بووین ئەیان و کەسێک کەوتوەتە ناو بیرێ ڕۆژی یەک مەتر سەرەکەوێ و دوو مەترەچێتە خوارۆ ئایا بە چەن وەخت ئەتوانێ بێتە دەرۆ؟ کێ ئەزانێ کەی ئەتە دەرۆ؟ بە حەیاتی نایەتە دەرۆ. ئەگەر مەترێ سەرکەوێ دوو مەتر بچێتە خوارۆ بە حەیاتی نایەتە دەرۆ. دەوەڵاهی ئەم میلەتی کوردە وەکو ئەو پیاوایە کەوتوەتە ناو بیرەکە. یەک مەتر سەرەکەوین و دە مەترەکەوینە خوارۆ. شێ عوبەیدوڵای نەهری، شێ سەیدی پیران، قازی محەمەو، شۆرشی ئەیلول، ئەم شۆرشە نوێکە، ئەمی تریش دوای ڕاپەڕین، کیمیا باران، ئەنفال، خوا عەلیمە ئەڵێ هیچمان نەبینیوە خەڵکینە ئەڵێ هیچمان نەبینیوە ئەڵێ نە بامان دیوە نە بۆران هەر سیاسیە قسەمان بۆکە وازانین وەحیە و ئەم ئێوارە بۆی هاتووە درۆ درۆ درۆی واکە قاموز نایگرێ بەڵێ قوربان بەڵێ گەورم بەڵێ گیان بەڵێ ڕاست دەکەیت بەخوا خۆمان نەبین دنیا تێکەچێت جا پیاوێکی فەقیر هەبوو تووشی نەخۆشی بوو بوو لەم شارە زورا بوو جارێ تریش لەوانەی شارە پێکردوی هەزار ڕەحمەتی لێبێ تەڵێم و ئالۆیا بوو ئەوەنە درێژ ببوو ئەمان و کاک فڵانەکە زەو موهڵکە نەوێ و موهڵکەنی شەق و غەرب ئاوەی با ئەی و شەق و غەرب ئاوەی با واللهی زەلامی وا هەیە وا ئەزانێ ئەو نەبێ عەشرەتەکەی ئەو نەبێ حیزبەکەی ئەو نەبێ مەسولەکەی ئەو نەبێ دنیا ئاوەی با کاکە وەڵا وا نییە پێغەمبەر مردووە دنیاوە نەیبردووە سڵێمان و داود مردون دنیاوە نەیبردووە قازی محەمەو مردووە دنیاوە نەیبردووە ئەم ڕئیسانە هەموو یەک بە یەک ئەمرن عەبدولناسر نازانم سەدام کێ دنیاشاو نەیبرد خەڵکی هەبوو ئازانی شای ئێران نەمێنێت تەواو شای ئێرانیش نەماوە و ئەوە سی ئەوەنە ساڵە و بە جۆرێکی تر حکمیانە کرێ و ئەمانە هەیە ڕازیە و هەیە ڕازی نییە ئێمەش دەبێ ئاگامان لەم وەزعە بێ با من ئەمانەتان عەرز کەم ئەزانی بۆچی نەجاتمان نابێ و ڕزگار نابین بە بۆچوونی من یەک گەل و یەک نیشتمان و یەک ئاوات بەڵام سەدان دەستە و حیزب و ڕێکخراوە و کۆمەڵە و بیر و بۆچوون کە هەر یەکەی قیبلەیەکی هەیە هەر یەکەی ڕووی کردووەتە قیبلەیە دوو دەم لە دیموکراسی زۆرە کوتین بەڵام بەلای دیموکراسیا ویزەمانە ئا گولە چۆنە ویزێنێ ژیانمان ژیانی ئەفریقییە و باجمان باجی سویسری و سویدییە، ئەمە موسیبەتمانە ئێمە لێرە. هەرچی بەرژەوەندیی خۆی تیا نەبێ، گەل و نیشتمان و مێژووی ئەم گەلە ئەکا بە قوربانی. سێ، هەر کەس سوارە، هەرگیز نابێتەوە بە پیادە. خۆ ئەگەر پەلی گیرا و دایان بەزاند، ئیتر مەپرسە چۆنی تێک ئەدا لە خۆشی و لە خەڵکیش. ئەوە سەدام، بینیتان؟ سەدام مرد ئێراقی ئاوا لێکردوە ئیسە جێ ناگرێتۆ ئەوە موبارەک ئەها چی لێکردوە ئەوە قەزافی ئەوە علی عبدوڵا ئەوە بەشار ئەسەد ئیتر خۆ لێرە هەر باسی مەکە کورد کەسی تیان نەبێت بتوانێت ئیشوکاری وڵات و گەل بەڕێوە ببا هەر بۆ تیاچون باشە ئەم گەلە بۆیە من لێرەوە بە ناوی خۆمەوە ناوی کەسی تر نا ئا لەم منبەری پێغەمبەری خواوە داواکەم لە بەڕێ سەرۆکی هەرێمی کوردستان هیوادارم ئەم قسە بگاتە گوێچکەی داوای لێ یەکەم پڕ بە گەروی ئیعلانی بکە خۆی ئیعلانی بکە بڵێ خەڵکی کوردستان بیشم کوژن من نابم بە سەرۆکی هەرێم دنیا هەڵسێ تازە من سەرۆکی هەرێم ناکەم حەو هەشت ساڵم کردووە دە ساڵم کردووە بەسمە خەریکی مناڵەکان مەبم خەریکی فەلاحەتە بم خەریکی هەرێمی کوردستانە بم ئەو ئاوا داوا بکە خۆی ئاوا داوا بکە و هەر کەس بوو بە سەرۆک بڕیارە دەم بە سەر و ماڵ و حیزبەکەمەوە لە خزمەتی یابم خزمەتی بکەم بۆی گەلی کورد بە ئاوات و ئامانجی خۆی بگە ئەو کاتە بەڕێز سەرۆکی هەرێم زۆر گەورە بێ من هیچ ئیشکالێکم نیە خۆ خۆمی کاندید ناکەم حزبیشم نیە حزبەکەم خۆی کاندید بکا بەڵام ئەمە ئەمە قسەیەکە یکەم نێلسن ماندێلا بیست و حەوت ساڵ لە زیندانا بوو لە جنوبی ئەفریقیا هاتە دەر هەڵیان بژار بە ڕئیسی ئەفریقیا فترەیە حکمی کرد دوایوتی بابە من تەواو ئیشی من تەواو ڕزگار بوو گەل زیندانیم کێشا ڕێستان لێگرتم خواحافیز ئەمە گەورەییە ئەمە عەزەمەتە بەوەڵا بەخوا بەخوا حەزەکەم ئەم سەرکردانەی کورد ئاوا گەورە بن ئاوا بەڕێز بن نەک تا هەی لە دنیا حاکم بی کە مردی دوایی چەپڵەو لێ بکتن و قسە و پێ بڵێن و ئەوانە بۆیە من حەز بەوەکەم بەڕاستی بەڕاستی زۆر ناشرینە ئەوانەی کە ئەندامی حیزبەکەی سەرۆکی هەرێمن زۆر پێداگری ئەکەن لە ناو خەڵک و تەلەفزیۆنەکانا ئەڵێن کوردستان کەسی تیا نیە سەرۆک نەبێ وەڵایی ئەوە بۆ سەرۆکی هەرێم عەیبە وەڵایی نوقسانیە وەڵایی وەک وایە بچی بڵێی باخەوانێک باخەکەی یەک بۆڵترەی تیا نیە بیخۆی ترۆزیەک و تەماتەیەکی تیا نیە بیخۆی ئەوە گەورەییە ئەوە عەزەمەتە ئەوە شەهامەتە با گەلی کورد خۆی بێ بڵێ ئێمە تۆمانەوێ والله هەرە بێ بیکەی با هەموو گەل ڕێبکەوێ بڵێ کاکە بۆم قۆناغە ئێمە تۆمانەوێ ئەو کاتە حرمەت گەورەی شکۆ زیاو ئەبێ خاڵی پێنجەم کوردی کوردستانی باشوور ئیشی لەبیر براوەتەوە بە مووچەی مفت زەوی و زارەکانی کوردستان کە بەهشتی خوایە لەسەر زەوی گشتی کرا بە باڵەخانە و ڤێلا و مەتار و تەلبەن کرا باخەوان حەرەس مۆلیدە باڵەخانەی تیاکرێتەوە لەسەر بوجەی هەرێمی کوردستان هینی منە حەرەسەکە حکومەت معاشیاتێ پاسەوانەکە حکومەت معاشیاتێ سەگی پۆلیسەکە حکومەت ئاڵفەکەی ئەداتێ ئەمە مصیبەتە ئەمە مصیبەتە ئەمە نەهامەتیە میلەت ئیشی لە بری بەرێت و ئیش نەزانێ ئیشکا گەنجی ئێمە نازانێ ئیسە ئیشکا بە بێ سەیارە ناتوانین سەد مەتر بڕۆین بە بێ مۆبایل ڕۆژەیشمان بۆ ناکرێ کە سەنتی تیا نامێنێ مۆبایل ئەڵە قەرسکە قەرس مۆبایلەکە بێت ئەڵە قەرسکە قەرسکە قەرس ئێ آخر من کلینتۆنم ئۆبامام ڕئیسی ئومەمی متحیدەم آخر من چیم شەریکەم ئەوەسێ ئەنی بۆ بێ مۆبایلەکەم ڕۆژی بیکوشێنمەوە دنیا آخر بێ خۆشەویستێک لەم ڕۆژانە هات بە خزمەتی گەیشتم وتی مامۆستا وتم بەڵێ وتی قسەیە سەیری کرد وتی خۆزگار کتا شوێنێ مۆبایلی تیا نەبووە وتی وام کرد وتی چییە وتی خۆم و ئاوەڵزاواکەم نۆ ئاوەڵزاوام هەیە وتی بە خۆمە دە ماشەڵایان لێبێ ماڵ و مناڵ و کوڕ و کچ و حەموویم کۆ کردەوە حەموویم بردن برد من بۆ سەیران وتم بۆ کوێ وتی شوێنێ هەیە سوسەها لەو لای سایکلێکەوە لە ئەچی بۆ دووکان سجنەکە ها قەڵاکە؟ وتی لەوێ شەبەکە نیە وتی چی لەوێ لە بنا شاخەکە بۆ خۆی لاماندا ئەم مۆبایلیشی نەکرد ئەو ئیشی نەکرد بێخەم ئەو ڕۆژەوە ئیسراعەت سەرمان نیاوە الحمدللە جا من لەوە زیاتر وەخت ناگرم وەختەکەم زۆری خایەن داوای لێبوردنەکەم هەرچەند پێم ئەڵێن وتارەکان با کورد بێ بۆ قورئانە زۆر تەماح بازم خۆزگە بم بەزەیم بە باوکی خۆما بەهاتایەتۆ کە ئیسا ڕیش پێوە ناو مزگەوتا خوا لە گوناهی منی ئەوش خۆش بێ خوا ڕەحم بە هەموومان کا خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان کا خوا لە دەرد و ئافات بمان پارێزێ خوا لە شەڕ و لە ناکۆکی بمان پارێزێ خوا لە گێچەڵی حیزبەکان لە ناو خۆیانە بمان پارێزێ خوا لە شەڕی داعش و جڕ و جانەوەر بمان پارێزێ خوا لە هەرچی بەڵا و ئافاتی دەوروبەر و نێودەوڵەتی هەیە بمان پارێزێ خوایە نەخۆشەکان شیفا بدەیت خوایە نەخۆشەکان شیفا بدەیت ئەوانەی لە خەسەخانەکانی هیوا و هەموو خەسەخانەکانی تری کوردستان و سەر زەویا خوایە شیفای نەخۆشەکان بدەی قەرزی قەرزارەکان بار بکەی یاڕەبی ئەوەی مصیبەت و مقدەری بەسەر هاتۆ قەرز بۆ بەژێر قەرزەوە خوایە فریای کەوی خوای لە باوکو دایکمان خۆشبی لەم جەمع خۆشبی لە هەموو مردوەکانمان خۆشبی أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا